هەزار و هەشت سەد و سی و یەک ی زەینی هەتا هەزار و هەشت سەد و حەفتا و نۆ ی زەینی فیزیکزانی بەڕیتانیایی مەزن جەیمس کلارک ماکسوێل بە داڕشتنی چوار هاوکێشەی گرنگ توانی ئەو قانوونە سەرەکیانەی کارەبا و موگناتیسی کۆبکاتەوە و ڕوون و یەکاڵی بکاتەوە ئەم دوو ڕشتەیە کارەبا و موگناتیسی بەر لە ماکسوێل زۆر بە وردی و تێروتەسەلی لێی دەکۆڵرایەوە دیار و ئاشکرایشە کە ئەم دوانە تان و پۆی یەکترن و هەر یەکێکیان بگرین پەیوەستی ئەوەی تریانە. هەرچەندە زانایانی پێش ماکسوێڵیش چەندین قانوونی کارەبا و موگناتیسییان دۆزیبووەوە، بەڵام بیردۆزەیەکی وافراوان نەبوو کە بتوانێت چونیەکیان بخات. ماکسوێڵ بە دانانی چوار کورتە هاوکێشەی ساکار توانی بە وردی ئەو پەیوەندیە ئاڵشتیانەی نێوان کایەی کارەبا و موگناتیسی کە هەن ڕونیان بکاتەوە. ئا بەم کارە مەزنەی ئەو دیاردە سروشتیە ئاڵۆزانەی گواستەوە بۆ بیردۆزێکی ڕاست و ڕەوان بە ڕادەیەکی وەها کە بە درێژایی سەدەی ڕابردوو بەکاردەهێنرا و خرابووە گەڕ لە زانستە بیردۆزەیی و تاقیکاریەکاندا. گرنگی هاوکێشەکانی ماکسوێل لەوەدایە کە بریتییە لە چەند هاوکێشەیەکی گشتی گونجاو لە هەموو مەرج و بارێکدا. دەشکرێ زۆربەی ئەو قانوونە کارەباییە زانراوانە لە هاوکێشەکانی ماکسوێلەوە ڕا وەربگیرێ سەرەڕای چەندین ئەنجامی تریش کە نەدەزانرا پێش ئەو ئەو نوێکارییە گرنگانەی کە ماکسوێل بە خۆی دەرەنجامی کرد بریتی بوو لە لەرە خولەکییەکان لە کایەی گارمۆگناتدا بەڵام لەرە دەوترێ پێڵە کارۆمگناتەکان. ئەگەر ئەم پێڵانە لە سەرچاوەیەکەوە بێت، ئەوا بە بۆشایی ئاسمان ڕا درێژ دەبێتەوە و بە خێرایی بڵاو دەبێتەوە بەرەو دەرەوە. جا ماکسوێڵ خێرایی ئەم پێلانەی بە ژمێرە پێوە، کە دەکاتە نزیکەی سێ سەد هەزار کیلۆمەتر چرکە، سەد و هەشتا و شەش هەزار میل چرکە. ئەمەیش بریتییە لە خێرایی تاڤ ڕووناکی، لەگەڵ ئەوەیشدا بۆی دەرەنجام بوو کە تاڤ پێکهاتووە لە کارۆ موگناتەکان. ئەم هاوکێشانەی ماکسوێل وا نەبێ تەنها هەر بریتی بن لەو قانوونە سەرەکییانەی کارەبا و موگناتیسی، بەڵکو قانوونە سەرەکییەکانی بینازانیش دەگرێتەوە. جا لە ڕاستیدا هەموو ئەو قانوونانەی بینا دەتوانرێ دەرەنجام بکرێن لە هاوکێشەکانی ماکسوێلدا، سەرەڕای زۆر لەو ڕاستی و پەیوەندییانەش کە جاران نەدۆزرابوونەوە. تاڤی بینراو و نەبێ تاکە سروشتێک بێت لە تێکشکاندنەوەی گارمۆکناتەکاندا. تەنانەت ماکسوێل سەبارەت بەم ڕشتەیەیش بە هاوکێشەکانی دەریخستووە کە چەند پێلێکی کارۆموگناتیسی تر هەن کە جیاوازن لە تاڤی بینراو لە درێژی لەرزە و لەرانەوەیاندا، هەرکاتی خۆشی زانای مەزن هێرتز ئەو دەرەنجامە بیردۆزانەی بە کردار دووپات کردبووەوە، توانیبووی ئەو پێلە نەبینراوانەیش بدۆزێتەوە و بیانهێنێتە بەرهەم، کە کاتی خۆی ماکسوێل پێشبینی لێ دەکرد. پاش چەند ساڵێکیش، کارزانی مەزن مارکۆنی دەریخست، کە ئەو پێلە نەبینراوانە دەشێت بەکار بهێنرێت لە گەیاندنی بیسیمیدا، کاتێک کە ڕادیۆ بووە دیاردەیەکی ڕاستی، لەم ڕۆژانەیشدا لە تەلەفزیۆندا بەکاردەهێنرێت. هەرچەندە سەرەتای ناوبانگی ماکسوێڵ لەسەر ئەو کارە باڵا و کاریگەرانەی بوو دەربارەی جیهانی کارۆموگناتیسی و بیناکان، بەڵام لەگەڵ ئەوەیشدا هاوبەشی زۆر هەبوو لە بواری زانستەکانی تردا، وەک بیردۆزەکانی گەردوون و دینامیکی گەرمایی، یەکێ لەو بایەخپێدانە تایبەتیانەی لە بیردۆزەی چالاکی گازەکاندا بوو، بۆی دەرکەوت کە گازەکان ڕەوتی خێراییان وەک یەک نییە. هەندێک لە گەردی گازەکان بە خێرایی دەرەوەتێن و هەندێکیان بە سستی و هەندێکی تریشیان زۆر بە خێرایی. ماکسوێڵ لەمەی شەوەڕا توانی بیردۆزەیەک دابڕێژێت و سنوورێک بۆ ژمارەی کەرتی مۆڵی دابنێت بۆ هەر گازێک کە خێراییەکی دیاریکراوی هەبێت. بەم شێوگەیە دەوترێ بڵاوبوونەوەی ماکسوێڵ. ئەم بیردۆزەیە بە فراوانترین شێوگێکی گشتی دادەنرێ کە تا ئێستا بەکار هێنرابێت و خرابێتە کار لە چەندین بواری زانستدا. لە دایکبوونی ماکسوێڵ دەگەڕێتەوە بۆ ساڵی هەزار و هەشت سەد و سی و یەک ی زایینی لە ئەدەنبرەی سەر بە سکۆتلەندا. هەر لە سەرەتای منداڵییەوە زرنگی و بلیمەتی پێوە دیار بوو. لە تەمەنی پانزە ساڵیدا بوو ڕاپۆرتێکی زانستی بە جڤاتی شاهانە پێشکەش کرد لە ئەدەنبرە. ماکسوێل دەرچووی زانکۆی کامبۆرجە. زۆربەی ژیانی وەک ئوستادێکی زانکۆ گوزەران دەکرد. ژنێکی هێنا بەڵام هیچ منداڵێکیان نەبوو. ئیتر هەروەها بەوەچاخچوێری لە تەمەنی چل و هەشت ساڵیدا بە نەخۆشیی کانسەر مرد.